شەهرەزاد وتی ئەی پاشا سەرتاش گێڕایە وتی باوکێکی پیرەمێردمان هەبوو برای چوارەمم هەردوو گوێی بڕابوو شەوانە سواڵیە کرد ڕۆژانش هەمووی خرجە کرد باوکە پیرەمان کەمرد حوسەت درهەمی بۆ بەجێهێشتین لە نێوان خۆماندا بەشمان کرد ئەم برایم سەراسی مەبوو کەچی لەم پارێ بکات ئەوە بوو بە خەیاڵی داهات و شووشەی جۆراوجۆری پێکڕی بردیە بازاڕ و بەلا دیوارێکدا هەڵی پسارد ئەم جاکەوتە بیرکردنەوە بەخۆی وت سەرمایەکەم 1970 درهەمە کە فرۆشتمەوە بێت تا 200 درهم دواتر بایی 200 درهمەکە ئەکڕم کە ئەویشم فرۆشتەوە سەرمایەکەمە بێتە 400 درهم ئیتر ئەمەندە ئەکڕم و ئەفرۆشمەوە تاکو پارێکی زۆرم ئەبێ ئەمجا لە هەموو شتەکانەکڕم کاسبی بە ئاڵتونیشەوەکەم ئیتر هەر زۆر زۆر قازانجەکەم ئەمجا خان و بەرەیەکی گەورەکڕم خزمەتکارەکڕم ئەسپی پشت بە زینی زێڕینەکڕم خواردن و خواردنەوەی چاک گۆرانی بێژ نامێنێ بانگی نەکەمە ماڵی خۆم هەر ئیشەکەم تاکو خوا یار بێ سەرمایەکەم ئەبێتە سەد هەزار دینار ئەوا قەفەزی شوشەکەیش بەرامبەرێتی ئەمجا لەبەر خۆی وتیەوە ئەمجا کە سەد هەزار دینارم بوو دەڵاڵە دۆزمەوە تاکو ڕەوانەی ماڵە پاشا و وەزیرانیان بکەم بۆ خوازبێنی کچانیان هەر کچە وەزیر داواکەم بیستومە زۆر جوان و نازدارن چی تایە هەزار دینار مارەی ئەگەر وەزیر پەسەندی بوو ئەوا چاکە ئەگەر نا هەر بە زۆر لێسەنم هەر یەکەیان هەزار دینارە. هەزار دینار مارەی ئەدەم بە خەزورم، ئەم جاکیسە هەزارییەکەی دی هەروا دەم پێیان تاکو تێیان بگەنم، پارەم لەلا بێ نرخە و زۆری ترم هەیە. خۆ ئەگەر ڕووی دەمی کردە من و دە وشەی قسە بۆ کردم ئەوا من بە دوو وشە وەڵامی ئەدەمەوە کە گەڕایشمەوە ماڵی خۆم خزمەتکارانی ماڵی ژنەکەم هاتن دەست بە دیاری بوون ئەوا وەری ناگرم لێیان خەڵاتیشیان ئەکەم تاکو تێیان بگەنم نەفسم بەرزە و نرخی خۆم ڕاگرم پێش ئەوەی ژنەکەم گوێزمەوە خانۆکەم نۆژەنەکەمەوە لە کاتی زاوایەتیدا کە لەسەر ئەو کورسێت دانیشتم ئەوەندە بە دەوروبەردا ناڕوانم تاکو دەری بخەم ژیرم و ژنەکەشم بە بەرگی ئاڵوواڵا و زێڕەوە وەکو خەرمانی گوڵ لای خۆمەوە ئەدرەوشێتەوە منیش بە ئیعجابەوە لێی ڕوانم. بێگومان ئاهەنگ لە دڵی خۆیاندا پێمەڵێن، سەیر بکە، چێژی لێ وەربگرە، دەستمان بەلائە کرد، ژنێکی ئاوا جوان بووەتە کەنیزەکەت. دواتر زۆرینەیان کڕنووشم بۆ بن، ئەمجار سەرم بڵند دەکەم و سەیرێکی بووکێ ئەکەم و سەرم نەیوی ئەکەمەوە. ئیدی ئەیبەن جوانترین بەرگی پێ پۆشن گەر جاری دووەم بوو کەیان هێنایەوە سەیری ناکەم تاکو و چەند جارێک نەپرسن ئەم جا سەیر یەکەم و سرم داخەمەوە تاکو و بووکە بن ئەم جا فەرمانە دەم تورەکە پارەیەکی 500 دیناری هەڵبدەن بۆ ئەوانەی سەری بوو کشانەکەن و ئەی ڕازێنەوە دواتر بوو کە دێنە لای دانیشتوان کە هێناشیان سەیری ناکەم دواتر دایکی بووکە دێت و سرم ماچەکە پێم ئەڵێ بەڕێز ئاگات لەم کەنیزەکەت بێ منیش خوا نەکا وەڵامی بدەمەوە کە ئەمە ئەبینێ ئەمجا پێکانم ماچەکات وەڵێ بەڕێز کچەکەم شەرمنە گەر ئاوە ڕفتار بکەی دڵیشکێ ڕووی بدەرێ و بیدوێنە ئەم جا ئەڕوا جامێ شەرابم بۆ دێنێ کچەکەی لێ وەرەگرێ گەر بۆی هێنام بە وەستاوی پشگوێ خەم و شاندا دەم و هێندە خۆم بە زلەگرم هەر سەیریشی ناکەم تاکو باوەڕ دێنێ کە من سوڵتانێکی مەزنم و پێم ئەڵێ، بەڕێز، بۆ خاتری خوا جامە شەرابەکە مەگێڕەوە و لە کەنیزەکی خۆتی وەربگرە، هیچ ناڵێم، ها، ئا، ئاوا؟ زللەیەکی لێ دەم و ئاوا شەقێکی تێڵەدەم. لەو خەیاڵەدا دەست و قاچی ئەکێشێت بە قەفەزە شووشە هەڵپەسێردراوەکەدا وەیخا سندوقە شووشە هاڕاکات و هەموویشکێ براکەشم، بەدەم هاوار و گریانەوەڵێت ئەمەش ئەنجامی خۆ بە زلزانین شەهرەزاد جێڕایەوە سەرتاشەکەوتی براکەم جلوبەرگی لەبەر خۆی دادڕی و کەوتە لە خۆدان خەڵکەکەش بەرەو مزگەوت و نوێشکردنە چوون لی کۆبوونەوە هەندێکیان بەزەیان پێداهاتەوە دەستگیرۆیان کرد هەندێکیش گوێیان نەدایە براکەشم یەک سعات گریا هێندەی زانی ژنێکی جوان و خانومان بە سواری هێسترێکەوە پەیدا بوو هەندێ خزمەتکاری لەگەڵ بوو. قەڵپوزی زینی هێسرەکەی زێڕ بوو. بۆنی مسکی ڕۆژەڕێگە ڕۆیشت. بۆ نوێژی جەماعەتی جومعە چوو. کە بەم شێوە براکەمی دی بەزەی پێداتەوە. دڵی نەرم بوو پرسی تیان گەیان کە چۆن ئەم شوشە فرۆشە شوشەکانی شکاوە و ئەویش ڕۆژی لەسەر ئەم کارەیە. ژنەکەش فەرمانی دا بە خزمەتکار تورەکێک پارەی بدەنێ. تورەکەکە پێ دیناری تێدا بوو. کە براکەم پارەکەی وەرگرت لە خۆشیانە خەریک بوو تێک بچێ دەستی کردە نزاکردن بۆ خێرەومەندەکە بە دەوڵەمەدەی گەڕایە بۆ ماڵ لە ماڵەوەش لە کاتێکدا بیری هەر بەلای پارەکەوە بوو لە دەرگادرا چوو کردیەوە پیرەژنەکی بینی کە نەیەناسی پێیوت کوڕەکەم کاتی نوێژ نزیک بۆتەوە منیش دەست نوێژم نییە ڕێمەدەیت لێرە دەست نوێش هەڵبگرم براکەشم وتی فەرموو مەسینەیەکی پڕیدایە خۆشی دڵخۆشی پارەکەی بوو کە پیرێژ نەهاتە دەر بەرماڵی بردەلای ئەو شوێنی براکەمی لێبوو دوو ڕکات نوێژی کرد ئەم جا نزا و پاڕانەوەی بەخێری بۆ براکەم کرد براکەشم دەستی برد لەو تورەکە پارەی دوو دیناریدایە پیرێژنەکە لە دڵی خۆی داوتی ئەوەش خێری خۆم پیرێژ نەوتی پەنا بخوا تۆ بۆم کەیتە سوال کرد ئەوەش پارەکەت بیگرە پێویستم پێی نییە ئەگەرەتەوێ ئەو ژنەمارە بکەی کام پارەی پێبەخشی بوویت ئەوە کارەکەت بۆکەم چونکە هاوڕێمە براکەم وتی جاوە چۆن چۆنیەکەی پیرێژ نەوتی کوڕەکەمە و ژنا شوو بە پیاوی دەوڵەمەند دەکە تۆی شەرچیەکت پارە هەیە لەگەڵ خۆت بهێنە و شوێنم بکەوە کە چوینە ماڵی ژنە خۆ بەرەو پێش مەبە مامە حەمەی مەکە ئیتر ژنەکە چەندت بە خەیاڵدا بێ لە پارە ئەتداتێ براکەم هەرچیەک پارە و زێڕی هەبوو هەڵی گرت و شوێن پیرێژنە کەوت و لە خۆشیدا بڕوای بەخۆی ناکرد تا گەشتە بەر دەواازەیەک و لە دەرگایدا کە نیزەکێکی ڕۆمی لی کردنەوە پیرێژنە چوە ژوور و براکەم بە دوایدا خانیۆکی گەورە خەڵکێکی زۆر کۆمەڵە فەرشێکی نایب ڕاخراوە چەند پردێکی جوان هەڵواسراوە براکەم دانیشت و زێڕ و پارە لە کۆشیدا چەفتە و جامانەی لەسەر ڕانی دانا هێندەی پێنەچوو کۆیلەیەکی ڕەشی قەبەی مەچەگەستور بەشم شێرێکەوات و لی پرسی داما و چێ تۆ هێنا ئێرە چیەکەی ئەمی ژوا ترسا کە زمانی ناڵ بوو هیچی بۆ نەوترا کۆیلە شەرگرتی و جلوبەرگی لە بەرداکەن هێندەی بەلاپانی شمشێرەکە لێدا تاکو لە هۆش خۆی چوو کۆیلەی نەکبەت وای زانی ئیتر مردووە براکەم هێندەی گوێ لێ بوو کۆیلە کەوتی خوێن بۆ بێنن کەنیزەکێک پڕ بە سینێ خوێی بۆ هێنا ئەویش کەوتە خوێکردنە سەر برینەکانی براکەم لە ترسانە ناجوڵە نەکو بزانێ کە نەمردووە کەنیزەکە کە ڕۆشت ئەم جا پیرێژنەکە هات و هەردوو قاچی براکەمی ڕاکێشە بەرەو ژێر زەمینەکان فرێدایە ناو کۆمەڵە کوژراوانێکی ترەوە دوو ڕۆژ لەوێ دامایەوە ئەو خوێ بۆ هۆی وەستاندنی خوێنی بەربوونەکەی و نەمرد ئەم جاکەوتە خۆی هەرچۆنێک بوو بە تاریکی شەو لە ژێر زمینەکە هاتە دەر و بە داڵانەکەدا خۆی گەیاندە دەواازەی دەرەوە بەیانی پێرێژنە هات و دەرگای کردەوە بەرەو ڕاوکردنی نێچیرێکی دی براکەشم شوێنی کەوت بێەوەی پێی بزانرێت تا گەشتەوە ماڵی خۆیان ئەم جاکەوتە تیمارکردنی خۆی چاک بۆ دواتر کەوتە چاودێری کردنی. پیرێژنەش هەر خەڵکێ بردەوە بۆ ماڵە. براکەشم لێی بێدەنگ بوو، کە چاک بۆوە تورەکەیەک گوردە شووشەی لە کەمەری بەست. جۆرێک خۆی گۆڕی کە کەس نەیناسێتەوە. هەر کە پیرێژنەی بینی پێی وت، پیرێژن نامۆم. ئەمرۆ گەشتوومەتە ئێرە، کەس ناناسم، شوێنێکشت نابەیت، ئەم نۆ سەد دینارە زێڕەم بۆ بگۆڕێ، شتێکیش بەخشیش ئەدەمە خۆت. پیرێژنەش وتی کوڕێکی پارە گۆڕم هەیە خێرا شوێنم بکەوە نەکو بڕە با بۆت کێشانە بکە براکەشم وتی پێشم کەوە ڕۆشتن تاکو و گەشت نەبەر هەمان دەواازە هەمان کەنیزەک دەرگای لێکردنەوە پیرێژن بەڕوویدا پێکەنی بەدزیەوە پێیوت هاری ئەمڕۆمان چەورە کەنیزەکەکە دەستی براکەمی گرت و بردە ژوورەوە لە هەمان شوێنی جاری پێشوو داینایەوە دیسان سعاتێک لای براکەم دانیشت ئەم جا هەستا و بە براکەمی وت نەڕۆیت بەم لاولادا هەر ئێستا دێمەوە هێندەی پێنەچوو کۆی لە ڕەشە لەعنێتەکە بە شمشێرێکەوە پەیدا بوو بە براکەمی وت هەستەمەل ئون براکەمی برد خۆی لە پێشەوە براکەم بە دوایدا براکەم شمشێری ژێر جلەکانی لێ ڕاکێشا و کوشتی قاچی ڕاکێشا بۆ ژێر زمینەکە ئەم جابانگی کرد خوێەکە کوا کەنیزەکەکە بە خۆی و سینێ خوێ هات کە براکەمی بینی هەر سینی دانا و بە پەلە ڕای کردە دەرەوە ئەم جا براکەم بانگی کرد پیرێژن لە کوێیت پیرێژنە چوە ژێر زمینەکە گرتی و پێیوت پیرێژنە سەر ئاسنینە ئەم ناسیەوە وەڵامی دایە و نەگەورم ئەم جابراکەم وتی خاوەن پارە زێڕەکانم ئەوەی لە ماڵەکەمدا نوێژەکەت کرد دوای منت هێنا ئێرە پیرێژنە وتی لەخوا بترسە نیەتت بگۆڕە براکەم بە شمشێرەکەی دەستی ئەویشی پارچە پارچە کرد ئەم جاگەڕا تاکو و کەنیزەکەکەی دۆزیەوە کەنیزێک هاواری کرد بم پارێزە بۆ خوا براکەم نەیکوشت لی پرسی ئەی تۆ چیەکەی لێرە کەنیزەکەکە وتی، کوڕە کاکە کارەکەری ماڵە بازرگانێک بووم، ئەم پیرێژنە جاروبار سەری لێدام تاکو هۆگری بووم، ڕۆژێکیان هات و پێی وتم، ئەمڕۆ ئاهەنگێکمان هەیە کە لە وێنەی نییە، وەرە با لەگەڵ خۆم بتبەم. منیش چوزانم وتم زۆر باشە. ئیتر خۆم ڕازاندە و ئاڵتونم لە خۆم دا و سەد دینارم خستە تورەکەیەکە و لەگەڵ خۆم بردم، ئەویش کردمی بەم ماڵەدا، هەر هێندەم زانی، ئەو کۆیلە ڕەشە بردمی. ئەوە سێ ساڵی ڕەبەقە لەم ماڵەدا خزمەتم پێکەن. ئەم جالەی پرسی هیچ لەم ماڵەدا هەیە؟ کەنیزەکە وت یەمانە زۆر دەوڵەمەندن گەرە توانی پشت و پەنا بەخواشتەکانی ببە. کەنیزەکی لەگەڵ خۆی برد سەری سندوقەکانیان هەڵدایەوە پڕ بوون لە تورەکە براکەم سەری سوڕما کەنیزەکەکە وتی من لێرە بم تۆش بڕۆ. هەوڵی گواستنەوەیان بدەن براکەم دە کەسی بەکرێ گرتبوو کە هاتەوە ماڵەکە بینی دەواازە واڵایە کە چوونە سەر سندوقەکان بۆی دەرکەوت کە نیزەکەکە تاک و توانیوێتی لێی لیان بردووە براکەمی هەڵخەڵەتان بووە ئەوەی ما بۆ لەگەڵ قوماش و شتی ناوماڵ هەمووی برد ماڵ هیچی تیا نەمایەوە ئەو شەوەی بە دڵخۆشی بردە سەر بەیانی ڕۆژی دواتر کە دەرگای ماڵی کردەوە بی سەربازی بینی گرتیان و پێیانوت والی داواتەکە براکەشم زۆر پاڕایەوە کە چەند ساعتێک مۆڵەتی بدەن بێسوود بوو بەرتیلی پێدان وەریان نەگرت قۆڵبەستیان کرد و بردیان. لە ڕێگا ناسیاوێکی بینی، زۆری لێ پاڕایەوە یارمەتی بدا. ئەویش لێی پرسین، وتیان والی داوای کردووە، ئێمەش بۆیە بەین. ئەمجا پێی وتن، پێنج سەد دینارتان ئەدەمێ بەری بدەن و بگەڕێنەوە و بڵێن لە ماڵ نەبووە تا بیگرین. بەڵام ڕازی نەبوون. بە کێشیان کرد تا گەیاندیانە لای والی. والی لێی پرسی، ئەو هەموو سامان و قوماشانە لە کوێ بوو؟ براکەم وتی، بمپارێزن. والیش دەسەسڕی پارێزراوی دایە، ئەمجار گێڕایەوە کە چۆن پیرێژنێک کردوێتی بە ماڵێکدا تاکو کۆتایی بەسەرهاتەکەی. ئەمجا بە والی وت، چیم هێناوە بیبە بۆ خۆت، هێندەم بۆ بەجێ بێڵە پێی بژیم. والیش هەموو شتەکانی براکەمی دەست بەسەرا گرت. ئەمجا لە ترسی ئەوەی سوڵتان پێی بزانێ، ناردیە شوێنی براکەم و فەرمانی دایە، گەر ئەم شارە بەجێ نەهێڵیت لە سێدارە دەدەم براکەم ناچار شاری جێهێشت لە ڕێگا جەردە ڕووتێکاتەوە و جلەکانی بەریشی لێسەنن بەوەی شەو ناوەستن هەردوو گوێشێ بڕن دیسان کەوتمە گەڕان بە شوێنیدا دۆزیمەوە پۆشتم کردەوە هێنامەوە لای خۆم شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی ئەی پاشا سەرتاشەکە وتی میری مسلمانان ئەم برایەنم هەردوو لێ پراوە زۆر هەژار و دەستکورتە بێ ڕۆژێکیان ئەچێتە دەرەوە تاکو شتێک پەیدا بکبی خوا خانوێکی خۆشە بینێ بەر دەرگاکەی پڕە لە خزمەتکار و داڵانێکی گەورە هەیە لە خەڵکەکە پرسێڵێن ماڵە بەرمەکیە ئەویش دەست لە دەرگاوانەکان پانەکاتەوە بۆ سوال ئەوانی ژەڵێن بچۆ ژوورەوە خاوەن ماڵ نائومێدت ناکە چوە ژوورەوە ماڵێکی زۆر خۆشی بینی لە ناوەڕاستی دا ڕزوباخ بوو کارگیز نەیدی بوو زەوی ژوورەکان لە بەردی مەڕمەڕ بوون پردەکان شۆڕ ببوونەوە براکەم سەراسیمە بوو نەیەزانی ڕووبکاتە کوێ پیاوێکی سەر و ڕیژ جوانی بینی لەبەری هەستا و بەخێری هێنا ئەمجا لە براکەمی پرسی براکەشم وتی کە هەژار و دەستکورتە پیرەکەمی بیست خەمێکی زۆری بۆ خوارد یەخەی خۆی دادڕی وتی چۆن ئەبێت من لەم شارە دابم و هەژاری وەکو تۆی تیا بژێت نەخێر خۆم پێ ناگیرێت ئەمجا پەیمانی چاکی بە براکەمدا پێوت ئەبێت پەیوەندیمان پێکەوە هەبێ براکەم وتی گەورم ئارامم لەبەر هەڵگیراوە زۆرم برسیەوە ئەمجا هاواری کرد ئادەی تەشت و مەسینە بێنن ئەم جاوتی میوانی ئازیزم فەرمو و دەستت بشۆ کەچوو نەتەشتی بینی و نەمەسینە هەروا گەڕایەوە ئەم جا هاواری کرد سفرە و خوان ئامادە بکەن دوای کەمێک بە براکەمی وت فەرمو نان بخۆ براکەم کە هیچی نەبینی بوو دەستی درێژ کرد کە گویا نانەخوا خانەخوێ پێوت سەیرە کوڕە خۆ شتێکی وات نەخوارد. ناچار دەستی بردەوە هەر وەکو ئەوەی خواردن دانرابێ، ئەمجا خانەخوێ کەوتەوە قسەکردن. تۆ سەیری ئەو نانە سپیە جوانە؟ براکەشم هیچی نابینی. لە دڵی خۆیدا وتی ئەم پیاوە حەز بە ڕابواردنەکا بە خەڵک، بۆیە پێی وت گەورەم هێشتا نانی وا سپی و بەتامم نەخواردووە. پیاوەکە پێی وت ئەمە کەنیزەکێکم بۆی کردووم، کە پێنج سەد دینارم پێداوە ئەمجا هاواری کرد ئادەی کوڕە شۆربای بۆ بێنن با چەوریش بێ دوای کەمێک گوتی تووسری من تێر بخۆ بزانە شۆربای وا بەتامت خواردووە شەرمەکە ئەم جابانگی کرد ئادەی کوڕە گۆشتاوی قەتێ بێنە ئەم جا بەبراکەمی وت فەرمو بخۆ میوانی ئازیز درێغی مەکە براکەشم هەردەمە جوڵێنێم هیچ قوت نادا ئیدی کابرا هەر جۆری خواردن بانکات و هیچ نایەت و خێرا خێرا بە براکەمەڵێ فەرمو بخۆ ئەم جاوتی دەی خواردنی مەحشی بێنن با ناوەکەی پڕبادەم بێ ئەم جا بە براکەمی وت ئەمانە بە بادەم ئاخنراون تکای هێندە بخۆ کارگیز نەتخواردبێت خانەخوێ وەسفی ئەو خواردنانەیە کرد براکەم خۆی برسی بوو هێندەی تر برسی بوو بۆیە بنانێکی جۆقایل بوو ئەم جا بە براکەمی وت خواردنی ئاوە بەتامەت خواردووە براکەموتی نەخێر گەورم ئەوژوتی درێغی لێ مەکە ناوشی گیانت بێ شەرم نەکەی برا داماوەکەشموتی تێرم خوارد خانە خوێ فەرمانی دا سفرە و خوان هەڵبگرن و تیەمجا شیرینی بێنن دواتر دەستی درێژ کرد و تیەمانە تازە لە دارەکانیان کراونەتەوە فەرمو بخۆ براکەم کە زۆر پەس بوو دەستی درێژ کرد بە تەوسەوە پرسی ئەم میوانە لەوە چێ بۆنی مسکیان پێوەکرا بێ خانەخوێ وتیەوە ئەو وا پێڕاهات و هەموو جارێک مسقالێک بۆنی مسکی پێوە بکەن و نیو مسقال هەنبەر لە کاتێکدا براکەم گووپەکانی هەڵاوسن و دەم و لێوی بادا کابرا پێی وت لەم بادەمەیش بخۆ و شەرم مەکە براکەشم وتی گەورەم زۆرم خواردووە تر ناتوانم ئەوی ژوتی میوانی ئازیز هەرچیم خستە بەردەمت سەیریان مەکە بخۆ و توخوا برسی مەمێنە براکەشم وتی گەورەم هەر کەس لەو خواردنانەی تۆ بخوا چۆن برسیە بێ ئەم جابراکەم لە دڵی خۆی داوتی مەرج بێ کارەکەت بەسەر بێنم ئەمەت پێ تەرک بدەم ئەمجا کابرا کۆڵی نەدا و فەرمانی دا خواردنەوەمان بۆ بێنن دەستیان لە هەوا دابادا هەروەکو ئەوەی خواردنەوە وەربگرن ئەمجا پیاڵێکی دایە دەست براکەم وتی سوێندە دەدەم ئەم پێکەم لێوەرگرە گەر بە دڵت بوو پێم بڵێ براکەشم وتی گەورم ئەمەیە بۆنی خۆشە بەڵام من حەزم لە شەرابی کۆنی بی ساڵەیە ئەی ژوتی تۆ ئەمە نۆش بکە لەمە بەتامترت نەخواردێتەوە براکەم وەری گرت و سەر لێوی خست هەر وەکو ئەوەی میتیابێ کابرا پێیوت نۆشت بێ ئەم جاخانە خوێ دوو پیاڵەکەی پڕکردە و دانێکی دایە براکەم و خۆشی ملی بۆ درێژ کرد وەکو ئەوەی میتیابێت هەڵیدا براکەم وای نیشاندا کە سەرخۆشە ئەوی خلافاند و دەستی بڵند کرد و تا هێزی تیابوو زلێکی لەدا کەناڵی هات ئەمجا بۆی نوێ کردەوە پیاوەکەوتی ئەمە چی بوو هەی ڕسوە براکەم وتی گەورم بچووکی خۆت هێنایە ماڵ و تێر و پڕت کردم میت پێنۆش کردم سەرخۆش بووم ئێستا تۆ لەوە گەورەتریت تا لێپرسینەوەم لەگەڵ کەی ئەمیش کامەی بیست دای قاقای پێکەنی وتی زمان درێژەکەی منیش کەمێنەیە ئاوا حەزم بە گاڵتەکردنە بە خەڵک بەڕاستی کەسیان وەکو تۆ ئارام و خۆڕاگر نەبوون بۆیە لێت خۆش بووم ئێستاش هەر بەڕاستی بابینە هاوڕێ ئەمجا فەرمانی دا سفریان بۆ ڕەخرا هەندێک لەو خواردنانەی کە زووتر بانگی کردبوو دانرا دواتر شەرابیان خواردەوە کەنیزەکان گۆرانی بێژان بە سەما و گۆرانی کۆڕەکان خۆش کرد کابرا براکەمی چوە دڵەوە و زۆری خۆشویست ئەو شەوە لە ماڵیان مایەوە هاوڕێتیان زیاتر لە بیست ساڵی خایەن ئەمجا کابرا مرد و سوڵتان دەستی بەسەر مڵک و سامانی داگرت و کەوتە گیانی براکەشم ماڵی ئەویشیان تاڵان کرد کە براکەم هەژار و بێ دەرەتان بوو سەری خۆی هەڵگرت و ڕۆیشت، لە ناوەڕاستی ڕێگادا چەند جەردەیەکی عەرەب گرتیان و کردیانە کۆیلە، هەر لێیان ئەدا و پێیانە وت، مردووت مرێ، پارە بێنە و ئازادی خۆت وەربگرەوە. براکەشمەی وت، من هەژار و نەبووم. چیم لێکەن بیکەن تاکو یەکێکیان چەقۆیەکی لێ دەرهێنا و هەردوو لێوی بڕی کە ئومێدیان لە براکەم بڕی سواری وشترێکیان کرد و بردیان لەو شاخانە بەرەڵیان کرد ئیتر خەڵکەکە بەو حاڵەوە کە بینیویان تێریان کرد بوو دواتر هەواڵیان بە مندا منیش چار ناچار چووم دۆزیمەوە هێنامەوە ناوشار ئێستاش وام لە خزمەتتدا ئەبێت هەواڵی براکانم بدەمە ئێوە ئەی ئەمیری موسڵمانان ئێستا خۆم ئەو پێنج برا ناتەواوانە بەخێوەکەم کە خەلیفامی بیست زۆر پێکەنی وتی بەڕاستی تۆ کەم دویت زۆر بڵێنیت ئێستاش لەم شارە دەرچۆ لە شوێنێکی دی نیشتە چێب بە ئیتر خەلیفە نەفی کردم و شار بەدەر بووم نەمێرا بگەڕێمەوە بۆ شار تاکو خەلیفە مرد و خەلیفەیەکی دی لە شوێنی دانرا ئەمجا گەڕامەوە بەڵام کە کەوتمە سۆراغی براکانم هەموان مردبوون منیش کەوتمەوە کارکردن و سەرتاشین تاکو ئەو ڕۆژەی یارمەتی ئەم کوڕە لاوەمدا. شەهرەزاد گێڕایەوە بەرگ درۆکە بە پاشای چینی وت کە چیرۆکی سەرتاشە زۆر بڵێکەمان بیست و زانیمان چی بەسرە و گەنجە هێناوە گرتمان و لە بەندی خانەمان تون کرد ئیدی بێخەم لێ دانیشتین و خواردمان و خواردمانەوە تاکو دەمە عسر ئەم جا هەستام و چوومە ماڵ ژنەکەم لێم توڕە بوو تی گەر نەمبەیتە دەرەوە بۆ گەڕان ئەتۆرێم ناچار بردم بۆ گەڕان کاتێکی خۆشمان بردە سەر دەمەو ئێوارە لە گەڕانەوەماندا ئەو قەمورەمان بە سەرخۆشی بینی کە ئەم گۆرانیەی ئەوت مەی و پیاڵە توانەوە بووم بە خەمی ئەو دوانەوە مەی بە پیاڵە و پیاڵەش بەمەی ئیدی بۆم جیا نەکرانەوە. سوێندم لێ خوارد شەو بیبەمەوە و ماسیەکی برژاوم بۆ کڕی لە ماڵەوە دەستمان کردە خواردنی ژنەکەم بابۆڵەیەکی لە ماسیەکە بۆ کرد و خستیە دەمی قەمورەوە و ئەویش لە قوڕگی گیرا و مرد ژنەکەم کەوتە فڕوفێڵی خۆڕزگارکردن لەم کەتنەوە ئەوە بوو بردمە ماڵی ئەم پزیشکە جوەوە پزیشکەیش فرو فێڵی کرد و خستێ ماڵی ئەو شایەتەوە شایەتیش فێڵی کرد و خستێ سەرڕێی دەڵاڵە نەسرانیەکەوە ئەمە بەسەرهاتی دوێنێی من بوو ئەمجا پرسی توخوا بەسەرهاتی لەمە سیرتر هەیە کە پاشای چین ئەمەی بیست پێکەنی سەری لەقان پەسەندی قسەکەی سلمان ئەم جاوتی چیرۆکی سەرتاشە هەڵەکونەکە سیرترە لە چیرۆکی قامورەکە ئەمجا فەرمانیدا لەگەڵ بەرگ دروەکە بڕۆن سەر تاشەکە لە بەندی خانە بێن نەدەرە و قەمورەکە بنێژن و گۆڕەکە هەڵبستن کە سەرتاشیان بۆ پاشای چین هێنا سەرنجیدا ڕەشێکی تەمەن لە نەوەد ساڵ زیاترە، برە و ڕیش و سمێڵ سپی، گوێ سمراوی لوودرێژ، بۆیە هەر کە بینی پێی پێکەنی، پێی وت، کاکی کەم دوو، ئەمەوێ هەندێ لە بەسەرهاتی خۆتم بۆ بگێڕیتەوە. سەرتاشەکەوتی ئەی پاشای زەمانە، چیرۆکی ئەم نەسرانی و ئەم جووە و موسڵمانە چین؟ ئەم قەموورەی نێوتان چییە؟ بۆچی کۆ بوونەتەوە؟ سەرتاشەکەوتی بۆیە پرسیم تاکوو تێتان بگەێنم کە هەڵە کون نیم. ئەم تاوانەی لەسەری بەندم لەمنەوە دوورە ناوەکەم خەسار نەکردووە و بەکەم دوو ناسراوم هەروەکو ئەم شاعراڵێ نازنا و سیفاتی خاوەنی تایە هەر بۆ ئەوەی شە هاتۆتەکایە پاشاوتی هەرچەند دووبارەکردنەوە بێخێرا بەسەرهاتی ئەو ئێوارەی قەمورە و نەسرانی و جووە و شایەت و بەرەگدر و بۆ ئەم سەرتاشە بگێڕنەوە دوای سەرتاشەکە سەرێکی باداوتی ئەم بەسەرهاتە سەیری سەیرانە ئەو قەمورەم پێنیشان بدەن سەری قەمورەی کە هێشتا نەنێژرابوو بۆ هەڵدایەوە سەرتاش سەیری دەم و چاوی کرد دایە قاقای پێکەنی وتی هەندێ مردن هەیە سەیرە مردنی ئەم قەمورە ژەهێنێ بنووسێ بەو ئاوە زێڕە خەڵکەکە سەریان لەم قسێ سوورما پاشای ژووتی چییە کەم دوو قسەمان بۆ بکە سەرتاش وتی، پاشا، بە نمەکی ماڵت ئەم قەمورە درۆزنە، نەمردووە، زیندووە. تورەکێکی چەرمی دەرهێنا و کلچێوکێکی تیا دەرهێنا و ملی قەمورەی پێ هەن و چەوری کرد، دەمارەکانی ملی بۆ شێلا. دواتر گازێکی دەسک درێژی دەرهێنا، خستیە قوڕگی قەمورەوە. پارووە ماسیەکەی لە قوڕگی دەرهێنایەوە، ئەمجا قەمورە پژمەیەکی کرد و دەستی برد دەم و چاوی سڕی وتی، اشهد ان لا اله الا اللە و اشهد ان محمدا رسول اللە. پاشای چین زۆری پێ سەیر بوو، هێندە پێکەنی کە بوورایەوە، ئەو خەڵکەش لە پێکەنیندا زۆربەیان لاڵ و پاڵ کەوتن، ئەمجا پاشا وتی، بەو خوایە ئەمەم هێندە پێ سەیرە شتی وا سەیرم نەدیوە. ئەمجا پاشا ڕووی کردە چەکدارەکانی و خەڵکەکە پرسی خەڵکینە لە ژیانتان داشتی واسێتان دیوە کەسێک بمرێت و زیندوو بێتەوە گەرخوام سەرتاشەی بۆ نەناردایە ئەبوو بمرێت خەڵکەکەش لە نێوان خۆیان دایانوت بەخوا سەیرە ئەمجا پاشا فەرمانیدا ئەم بەسەرهاتە لە گەنجینەی دەوڵەتدا بە نووسراوی هەڵبگرن ئەمجا خەڵاتی جووە و نەسرانی و شایەتی کرد ئەمجا ڕێدا خەڵکەکە بڵاویان لێکرد دواتر خەڵاتی بەرگ درۆکەشی کرد و کردیە بەرگ دروی سوپا و موچەی بۆ برایەوە بۆ هاوڕێی نزیکی پاشا هەروها سەرتاشیش دوای خەڵاتکردنی بووە سەرتاش و هاوڕێی پاشا ئیتر بەخۆشی و بەختیاری ژیانیان بردەسەر تاکو خوا بردینیەوە بۆ خۆی ئەم جا شەهرەزاد وتی ئەی شا شەهرەیار هێشتا ئەم چیرۆکە بە هێندەی بەسەرهاتی ئەیس و جەلیس سەرسوڕهێنەر نین دنیازادیش لە شەهرەزادی پرسی